وأطیعوا اللە ورسولە ان کنتم مؤمنین ئەی محەمەد پرسیارت لێ دەکەن سەبارەت بە دەستکەوتەکانی جەنگی بەدر تۆش بڵێ ئەو دەستکەوتانە هەر بۆ خوا و پێغەمبەرن کەواتە خۆتان بپارێزن و لەخوا بترسن و پەیوەندی نێوان خۆتان چاک بکەنەوە و گوێڕایەڵی خوا و پێغەمبەرەکەی بن ئەگەر ئێوە بڕوادارن کاروانە بازرگانیەکە یا سەرکەوتن بەسەریاندا بەڕاستی دەبێتە هی ئێوە وە ئێوە پێتان خۆشە کە ئەو دەستکەوتە بێ چەکە واتە کاروانی بازرگانی بۆ ئێوە بێت بەڵام خوا دەیەوێت وتەکانی خۆی بەڕاست دەرچێ حەق سەرکەوێ و ڕەگ و ڕیشەی بێ باوەڕان لە بن بێنێ. وە خوا ئەوەی تەنها بۆ شادی و موژدە نارد تا دڵەکانتانی پێ ئارام بگرێت وە سەرکەوتنیش تەنها لای خوایە و بەس بەڕاستی خوا بە دەسەڵاتی کار بەجێیە. إذ يغشيكم النعاس أمنة منه وينزل عليكم تا پاکتان بکاتەوە پێی و پیسی شەیتان دوو دڵی و گومان لە ئێوە دوور بخاتەوە و پەیوەندی دڵەکانتان پتەو بکات و بەو بارانە پێکانتان دامەزراو و جێگیر بکات. إذ يوحي ربك إلى الملائکە أنی معکم فثبتوا الذین آمنوا، سألقی فی قلوب الذین کفروا الرعب فاضربوا فوق الاعناق واضربوا منهم کل بنان بێنەوە بیر کاتێ کە پەروەردگارت وەحی نارد بۆ فریشتەکان کە بێگومان من لەگەڵتانم دەی دڵی کەسانێک قایم و دامەزراو کەن کە باوەڕیان هێناوە بە زوویی ترس و بیم دەخەمە دڵی ئەو کەسانەی ئەوە لەبەر ئەوەی کە بەڕاستی ئەوانە دژایەتی خوا و پێغەمبەرەکەیان کرد، هەر کەسێکیش دژایەتی خوا و پێغەمبەرەکەی بکات، ئەو بێگومان تۆڵە و سزای خوا زۆر بەتینە. ذلکم فذوقوه وان للکافرین عذاب النار. حوکم و سزای ئێوە ئەوەیە، دەی بچەژن، وە بەڕاستی بۆ بێ بڕوایان سزای ئاگری دۆزەخ هەیە. ذلکم وان اللە موهن کید الکافرین. سەرئەنجامی باوەڕداران و کافران ئەوە بوو کە ڕوویدا، وە بەڕاستی خوا پلانی بێ بڕوایان پووچەڵ دەکاتەوە. ان تستفتحوا فقد جاءکم الفتح. خوای گەورە لێرەدا گاڵتەیان پێ دەکات ئەگەر کۆتایی بهێنن لە دوژمنایەتی پێغەمبەر یان بت پەرستی ئەوە چاکترە بۆتان وە ئەگەر بگەڕێنەوە بۆ سەر دژایەتی یان بت پەرستی ئەوە ئێمەش دەگەڕێینەوە بۆ سەرخستنی باوەڕداران هەرگیز جەستە و کۆمەڵەکەتان هیچ سودێکتان پێ ناگەیەنن هەرچەندە زۆریش بن وە بێگومان خوا لەگەڵ بڕواداراندایە. وەڵامی خوا و پێغەمبەر بدەنەوە کاتێ کە بانگتان دەکەن بۆ لای ئەو ئاینەی کە زیندووتان دەکاتەوە، بشزانن بەڕاستی ویستی خوا دەبێتە بەربەست لە نێوان ئادەمی و دڵیدا واتا ئەوپەڕی دەسەڵاتی هەیە بەسەر دڵی بەندەکانیدا و بەڕاستی هەر لای ئەو کۆدەکرێنەوە لە ڕۆژی دواییدا. بیربکەنەوە کاتێک کە ئێوە کەم و لاواز کراو و ژێر دەستە بوون لە زەوی مەککەدا، دەترسان کە خەڵکی بتانفڕێنن، ئنجا خوا پەنای دان و بە یارمەتی خۆی پشتیوانی کردن و ڕزق و ڕۆزی لە شتە پاک و حەڵاڵەکان پێ بەخشین بۆ ئەوەی سوپاسگوزاری خوا بن. تا بەند و کۆتت بکەن یا بتکوژن یان لە مەکە دەرت بکەن وە ئەوانە بەردەوام فڕ و فێڵ دەکەن وە خوایش لە بەرامبەر ئەواندا پلان دەگێڕێت وە خوا چاکترینی پلان گێڕانە بەرامبەر بە پلان گێڕان. وإذا تتلی علیهم آیاتنا قالوا قد سمعنا ئەی پەروەردگار ئەگەر ئەم قورئانە ڕاستە و لەلایەن تۆوە هاتووە دەی بەرد بەسەرماندا ببارێنە لە ئاسمانەوە یا سزای سەختی پڕ ئازارمان بۆ بنێرە. وما کان اللە لیعذبهم وانت فیهم وما کان اللە معذبهم وهم یستغفرون. وە بەڕاستی خوا سزایان نادات لەکاتێکدا تۆ ئەی محمد لەناویاندا بیت، فَإِنِ انتَهَوْا فَإِنَّ اللَّهَ بِمَا یَعْمَلُونَ بَصِیرٌ. باوەڕداران جەنگ بکەن لەگەڵ بێباوەڕاندا هەتا ئاژاوە و بێباوەڕی و بت پەرستی نامێنێت و ئاین و ملکەچی هەمووی بۆ خوا دەبێت جا ئەگەر کۆتاییان هێنا ئەوە بەڕاستی خوا بە هەر کردەوەیەک بۆ خوا و بۆ پێغەمبەر و بۆ خزمانی پێغەمبەر و بۆ هەتیوان و هەژاران و ڕێبوارانە ئەگەر ئێوە باوەڕتان هێناوە بە خوا و و بەوەی ناردوومانەتە خوارەوە بۆ سەر بەندەکەمان کە محەممەد پێغەمبەرە لە ڕۆژی جیاکردنەوەدا واتا جەنگی بەدر کاروانەکەش لە خوارتری ئێوە بوو و ئەگەر بەڵێنتان بە یەکتر بدایە بێگومان جیاواز دەبوون لە بەڵێنەکەدا جەنگتان نەدەکرد بەڵام کۆی کردوونەتەوە بۆ ئەوەی خوا کارێک بەدی بێنێت هەر بەدی دێت بۆ ئەوەی لەناو بچێ ئەو کەسەی بەلای خواوە لەناو چووە لە ڕووی بەڵگەوە وە بۆ ئەوەی بژی ئەوەی بەلای خواوە دەژی لە ڕووی بەڵگەوە وە بەڕاستی خوا بیسەری زانایە. ئینی ئەڕا ما لا تەڕەون ئینی ئەخاف اللە وەڵڵاه شەدید العقاب بیربکەرەوە کاتێک کە شەیتان کردەوەکانیانی بۆ ڕازاندنەوە و وتی، ئەمڕۆ هیچ کەس بەسەرتاندا زاڵ نابێ و بێگومان من پەنادەر و پارێزەری ئێوەم، ئنجا کاتێ هەردوو دەستەکە ڕووبەڕووی یەکتر بوونەوە شەیتان پاشەوپاش بەدوای خۆیدا گەڕایەوە و وتی، لە دەموچاو و پاشیان دەدەن و پێیان دەڵێن بچەژن سزای ئاگری سوتێنەر. ذلک بما قدمت ایدیکم وان اللە لیس بظلام للعبید. ئەو ئازار و سزایە بەهۆی ئەوەوەیە دەستی خۆتان پێشتی خستووە کە بێ بڕوا بوون بە نیشانەکانی خوا ئیتر سزای خوایش گرتنی بە هۆی گوناهەکانیانەوە، بەڕاستی خوا بەتوانای تۆڵە بەتینە. ذلک بأن اللە لم یک مغیرا نعمة انعمها علی قوم، ئەوە بەڕاستی خوات بەسە پشت و پەنات بێ خوا ئەو زاتەیە کە بەهێزی کردیت بەیارمەتی خۆی وە بە بڕواداران وە هۆگری خستە نێوان دڵەکانیان ئەگەر بەختت بکردایە هەرچی لە زەویدا هەیە هۆگریت نەدەخستە نێوان دڵەکانیانەوە بەڵام خوا هۆگری خستە نێوانیان پێیان دەبەخشێ چاکتر لەو فدیەی لێیان وەرگیراوە و لێتان دەبوورێ و خوا لێبووردەی میهرەبانە. وَإِن یوریدوو خیانەتەک فَقَد خانوو اللە من قبل فَأَمْکَنَ منهم وَاللە عَلِیمٌ حَکیم. وە ئەگەر ئەو دیلانە بیانەوێت ناپاکیت لەگەڵدا بکەن ئەوە بێگومان ناپاکیان لەگەڵ خودادا کرد لەپێش ئەمدا، خواش تۆی زاڵ کرد بەسەریاندا، واللە بما تعملون بصیر بەڕاستی ئەوانەی بڕوایان هێنا و کۆچیان کرد و تێکۆشان بە ماڵیان و بە گیانیان لە ڕێگای خوادا وە ئەوانەی کۆچەرەکانیان گرتە خۆیان و کۆمەکیان کردن ئەوانە پشتیوان و دۆستی یەکترن وە ئەوانەی کە بڕوایان هێنا و کۆچیان نەکردووە بۆ ئێوە نییە هیچ جۆرە دۆستایەتییەکیان بکەن هەتا کۆچ نەکەن وە ئەگەر داوای یارمەتیان لێکردن لە پارێزگاری ئایین ئەوە پێویستە لەسەرتان یارمەتی دانیان مەگەر لە دژی گەلێک لە نێوان ئێوە و ئەواندا پەیمان هەبێت نابێت یارمەتیان بدەن وە خوا بینایە بەوەی کە دەیکەن. والذین کفروا بعضهم اولیاء بعض. یا لەوح المحفوظ بەڕاستی خوا بەهەموو شتێک زانایە.